فاتیمەی ژنە گەورەی ئیمام دەرفەتێکی باشی قسەکردنی بۆ ڕەخسا بە مێردی گوت، ئیمام. و خوێن دەڕژێ زەلام دەکوژرێ تۆ چۆن دەتوانی گوێ لە گۆرانی شوای نەرا بگری کە پێت وەکو ورد و نوێژ وایە بۆ خۆت گۆرانی گوتن لە دەغستان قەدەغە کردووە بگرە گۆرانی دایکی خۆی شەڕەت کردەوە شامیل گوتی فاتیمە گۆرانی شوواینە ئەو گۆرانیەیە کە دوژمن لەبارەی ئێمەوە گوتویانناگەر لێ بگەڕا بام گۆرانی فرمێسکاوی بڵاو بێتەوە دوژمن دەیان بیست و بە جۆرێکی دی تێمان دەگەیشتن ئەو حەلە ڕووم هەڵدنە هێنا تەماشای چاوی و دایکانە بکەم کە کوڕیان لەگەڵ مندا بوو کوژران، بەڵام با دوژمنانمان لەبارەی ئێمەوە گۆرانی بڵێن، بە شادی گوێیان لێ دەگرم، داوا لە خەڵکیش دەکەم گوێیان لێ بگرن. فاتیمە لەبەر ئەوە هەراسان نەبوو چونکە ئیمام گوێی دەدایە گۆرانی ژنە بچووکەکەی، بەڵکو لەبەر ئەوە هەراسان ببوو چونکە هێندە ڕووی نەدەدایە ژنە گەورەکانی، زۆری پێ نەچوو ڕۆژێکیان بە ئیمامیان گوت قڕاڵی زۆردار حەز دەکات جەمالەدینی کوڕی ڕەوانە بکاتەوە کە لە سانت. پترسبۆرگ لە کۆلیژی سەربازی کادێت کۆرپس دەیخوێند بەو مەرجەی شامیلیش شوواینە ئازاد بکا. هەڵوێستێکی سەخت بوو. ئیمام ڕازی نەبوو بەڵام لای کەسی نەدرکاند کە داوای شتی وای لێ کراوە. لەگەڵ ئەمەشا فاتیمە پێی زانی. خۆی گەیاندە هەوێی بچووکی. شوواینە هەرێم بدێ. قسەیەک لەکن دەکەم لە خوا زیاتر کەس پێی نەزانێ. شواینە گوتی هەرێت دەدەمێ. فاتیمە گوتی خۆت لە من باشتر دەزانی شامیل بەم دواییە خەوی لێ حەرام بووە. زۆر هەراسان و بە ئازارە. دەزانم فاتیمە دەزانم. ئەی نازانی نازانی هۆی چییە؟ نەخێر نەخێر نازانم. ئەمن دەزانم. ئەگەر میلت لەسەر بێ دەرمانی بەدەستی تۆیە. پێم بڵێ چییە فاتیمە پێم بڵێ گیانەکەم. بێگومان باسی جەمالەدینت بیستووە کە جوگەر گۆشەی من و شامیلە بڵێ بڵێ بڵێ بیستومە گەڕانەوەی بۆ لامان بە تۆ بەستراوە شوینە هەڵبەت تۆ دایشی خۆت لە بیرە منیش دایکم دە ساڵە کوڕی خۆمم نەدیوە فریام کەەوە بۆ خاتری من نا بۆ خاتری ئیمام ئەوەی لە دەستم بێفاتیمە بۆ شامیل تەخسیری ناکەم بەڵام من چیم لە دەست دێ ئەگەر تۆ بچیتەوە شوینە کن دایک و باوکت قڕال جەمالە دینمان بۆ ڕەوانە دەکاتەوە کوڕەکەم دەرباز خوا پاداشت بدات هەتا هەتا جێگەت بەهش دەبێت تکام بگرە شوینە تکام بگرە شوینە فرمێسکی لە چاوان قەتیزما گوتی ئەوەی لە دەستم بێ دەیکەم فاتیمە دەیکەم سوینە لە ژووری خۆی کەوتە سەر مافوور زۆر گریا پاشان هەڵی کردە گۆرانی خەم شامیل هاتە ژوورەوە سوینە چییە؟ بۆ هەراسان بووی ئیمە ڕێم بدە بچمەوە لای دایک و باوکی خۆ بۆ دەبێ بچمەوە یاخر بۆ چ بووە تۆ چ دەڵێی تۆ خۆ ڕازی نەبووی بچیتەوە ساش ڕێت نادەم بچی شامیل بمنێرەوە هیچ چارەی تر نییە دیارە نەخۆشیت دەمەوێت تۆ بە دیداری جەمالەدین شاد بی. ئێ ئەوەیە مەسەلە. لێ ناگەڕێم بچیتەوە شوواینە. ئەگەر کوڕم وا بکەوێتەوە بەر دەست کە سەودای بێ لەگەڵ ژنی خۆم بیکەم، بە هەتا هەتایە بێ کوڕ بم. ئەگەر کوڕ کوڕی من بێ، خۆی ڕێگای خۆی دەکاتەوە و دەگەڕێتەوە لای دایکی وڵاتی خۆی. بەڵام بەو ڕێگایی تۆ دادناوە ناگەمە کوڕەکەم خۆم ڕێگایەکی بۆ دەدۆزمەوە کە لە من و لەویش بوەشێتەوە ئەسپەکەم بۆ بێنە شوینە ئەسپی ڕاکێشا قەنتەرە و قامچی لە سنگ کردەوە و دایە دەست شامیل لە هەموو هەڵمەت و هەموو گەڕانێک لە داغستان لە سان پترسبۆرگ لە کالوگە لە عربستان شامیل تا مرد شوینی ژنی هەر لە تەکی بوو لێی دوور نەدەکەوتەوە. تا ئەمڕۆش ئەفسانەکان باسی ئەو ژنە جوانە دەکەن، دواجار یاریدەی گەڕانەوەی جەمالەدینی دا بۆ کەن باوکی بەڵام ئەمەش چیرۆکێکی ترە. گۆرانی، جەمالەدین. ئەگەر گۆرانی لە داغستان نەبایە کەس وەکو ئێستا نەیدەناسی. داغستان وەکو بزنە کێویەکی وێڵ وابوو. گۆرانی لە تولەڕێی شاخاوی ڕێنمایی کردین و، شامیل فێڵ و تەقەلا و خۆڕاگرتنێکی زۆری خستە کار تا کوڕەکەی لای قراڵی زۆردا هێنایەوە. شامیل زۆر دیلی ڕووسی خستە مەدانی ئاڵ و گۆڕەوە بەڵام قراڵ بە گۆڕینەوە ڕازی نەبوو. دەیویست لە سان پترسبۆرگ ئەو چیاییە گەنجەی هەر لەبەردەستدا بێ. هەڕەشەی کوشتنی لێ دەکرد و دەیەویست شامیل ناچار بکا دەست لە خەباتی بێبەر بەربدا. بەڵام شامیل گوێی بەم هەڕەشانە نەبزود. نامەیەکی بۆ هات کە بە ناوی کوڕەکەی نووسرابوو لەوانەیشە کوڕە خۆی نووسیبێتی. نووسیبووی، قراڵ بەهێزە و خۆڕاگرتن بێسوودە و هیچ ئومێدێک نییە. داغستان خوێنی لەبەردەڕوا و بەرگری لەمە و دوایی لە کەسەر و ماڵوێرانی چیتری بەبەرەوە نییە. بەڵام ئیمامی لاسار بڕوای بە هیچ نەکرد. حاجی مراد لەگەڵ هەندێ مریدا خۆیان دایە پاڵ ڕووسەکان بەڵام خێزانی لە شاخان مایەوە دایکی ژنی خوشکی، کوڕی، بێگومان هەموویان لەبەر دەستی شامیلدا بوون. شامیل بۆ حاجی مرادی نووسی، ئەگەر نەگەڕێیتەوە بۆلچی کوڕت لە سەری دەدرێ و سەرباز دایک و ژن و خوشکت هەتک دەکەن حاجی مرادیش یەک بەباری خۆی لە ڕێگا و دەرەتانێک دەگەڕا خاو خێزانەکەی پێ دەرباز بکات و دەستی بێ شەر لەگەڵ ئیمامی لامل بکە لەو سەردەمەدا دەیگوت من بە پەتێک بەسراومەتەوە سەرەکەی لە مست شامیلە مەسلەی فدیە نابێ کە شامیل زانی کۆنە مریدەکەی بەتەمایە فدیە لە باتی خێزانەکەی بدا گوتی دیارە دیارە حاجی مراد شێت بووە بەڵام ئەگەر شامیل سەرە پەتکی حاجی مرادی بەدەستەوە بوو و حاجی مرادیش پەتێکی بەدەستەوە بوو ئەو سەرەکەی بە دڵی شامیلەوە بوو پەتەکە جەمالەدین بوو حاجی مراد چووە لای ڤۆرۆنز تۆ ووت کای لێ کرد وتی وا بکە قەراڵ جەمالەدین بۆ باوکی بنێرێتەوە بەڵکو شامیل خێزانەکەم ئازاد بکە. تا ئەوان لەبەر دەستی ئیمام دابن شەڕکردنی من وەک ئەوە وایە کە دایک و کوڕ و ژن و هەموو خاو خێزانەکەم بەدەستی خۆم بکوژن. ڤۆرۆنستۆڤ بۆ قراڵی نووسی و قراڵ بڕیاری ئاڵوگۆڕی دا. بۆ شامیلیان نووسی، ئەگەر خاو خێزانی حاجی موراد بەربدەی کوڕەکەت ڕەوانە دەکەینەوە. هەڵوێستێکی ناخۆش بوو. بەڵێ دەزانم ئیمام دەزانم. ڕات بەم ئیشە چییە؟ نازانم نازانم ئیمام بڵێم چی نازانم. حەز دەکەی چاوت پێی بکەوێ؟ بڵێ ئیمام زۆر زۆر حەزەکەم زۆر. من ڕێگەتان دەدەم بە خۆت و دایکت ودا پیرت و هەموو خێزانەکەتان بچنە لای. نە. نەخێر ئیمام، ئەمن ناچم. شوێنی من داغستانە و ئەویش لە داغستان نەماوە، نا، نا، نا، ناچم. دەبێ بچی، بڵچی. فەرمانی منە، من. نا، ئیمام، قەت ناچم، ئیمام. لێرە لەسەر ئەم خاکە بمکوژە باشترە. دەبینم وەکوو باوکت سەرکێشی دەکەی، ئیمام. ئێمە هەموو فەرمانداری تۆین. ئیمام، تەنیا ئەوەندە هەیە زۆرم لێ مەکە بچمەوێ. بمنێرە شەڕ باشترە. سووم لە ژیانی خۆم نییە. تۆ دژی باوکت دەجەنگی؟ نا نا، دژی دوژمنان. ئەو ڕۆژە شامیل خەنجەرێکی هەرە چاکی خۆی بە گوڵچی بەخشی. بەم جۆرە ئاڵوگۆڕەکە سەری نەگرت. نە کوڕی حاجی مراد چووە لای باوکی و نە جەمالەدینیش گەڕایەوە لای ئیمام. شامیل هەنگاوێکی ترینا. قازی محەممەدی کوڕی نارد بەسەر قەڵەمڕەوی میر سینان دڵی جۆرجیای دادا. لەم پەلامارەدا خات و شاف چاڤات زێ و خات و ئۆربلیانێ و مامانێکی فەڕەنسی یەخسیر کران. مریدەکان چاڤچاڤادزێی خوشکی نینە گرێبۆیەدۆڤا بینیان و چوو بووە ناو کەلەنەدار بە ڕوویەک ڕێن کێشە دەرێ ئەو حەلە ئیمام توانی مەرجی خۆی بەسەر قراڵدا بسەپێنێ چونکە قراڵ ئامادە بوو لە پێناوی ڕزگارکردنی خاتونە جۆرجیەکان هەموو شتێ بەخت بکە دوا قسەی شامیل ئەوە بوو تەنیا بە ناردنەوەی کوڕەکەم خاتونەکان تەندەدەمەوە. ڕۆژی خۆی هات ڕووبارێکی بەرین خاتونەکان لەسەر کەنارێک ڕاوەستابوون چاوەڕێی ئازادیان دەکرد کوڕی ئیمامیش هات گەیشتە کەناری ئەو بەر ئەفسەری ڕووسی لەگەڵدا بوون شامیل بە سواری ئەسب هاتە دەم ڕووبار تەماشای زەلامەکانی ئەو بەری ڕووباری کرد بەڵکو جەمالە دینیان لە ناوە بدۆزێتەوە. لە مێژ بوو چاوی پێنەکەوتبوو ئاخۆ دەبێ کوڕ و باب یەکتر بناسنەوە ئەفسەرێکی ڕەقەڵەی ڕوسیان پیشانی ئیمامدا کە چاکەتێکی گەورەی بەکەت تافەی لەبەر بوو قسەی لەگەڵ ئەفسەرە ڕووسەکانی دی دەکرد و دەیگرتنە باوەش و ماڵاوایی لێ دەکردن پاشان چووە لای کچێکی عازب کە نەختێ بەو لاوە وەستا بوو دەستی ماچ کرد هەرناو بە ناوی سەرنجێکی لە باوکی دەدا کە بە سواری ئەسپێکی سپی وەستا بوو. ئیمام چاوی لەسەر کوڕەکەی هەڵنەدەگۆزی و دەیەویست هەموو هەڵسوو کەوتێکی بەدی بکە پرسی ئەوە ئەوە کوڕەکەمە بڵێ بڵێ ئەوە جەمالە دینە چاکەتێکی چەرکەسی و چەشێکی خۆمانەی بۆ بنە ئەو بەر بۆی بەرن تازە ئیتر ئەفسەری قڕاڵ نییە بەڵکو جەنگاوەرێکی داغستانە ئەو بەرگەی بەری فرێدەنە ناو ڕووبار نەوەک لێ ناگەڕێم لێم نزیک بێتەوە جەمەلەدین بە گوێی باوکی کرد و جل و بەرگی خۆی گۆڕی چەکی چیایی لەسەر چاکەتی چیایی لە خۆیدا بەڵام دڵ و سەری جەمالەدین لەژێر چاکەت و تەپڵەدا هەروەکو خۆیان مانەوە نەیتوانی دڵ و سەری بگۆڕێ ئەنجام جەمالەدین لە ڕووبار پەڕیەوە چووە خزمەت باوکی ڕۆڵەی ئازیزە ئەس پێشیاندایە جەمالەدین کوڕ و باوک تا فێدەین وێ پێکەوە ڕۆیشتن باوک جارجار لە کوڕی دەپرسی پێم بڵێ جەمالە دی پێم بڵێ ئەم شوێنە دێتەوە بیر ئەم شاخانە و لە یاد ماوە گوندی گمریمانت لەبیرە ئەی ئەخۆلگۆت لە یاد ماوە پێم بڵێ بابە ئەو کاتە من زۆر بچوو بووم و زۆر دە پێم بڵێ لانی کەم دوعاەکە بۆ داغستان کردووە خۆ نوێژت لەبیل نەکردووە ها ئەی سوورەتی قورآانە لەبیل نەکردووە جەمالەدین بە گرانی وەڵامی دایەوە بابە ئەو جێگەی منی لێبووم قڕانی لێ نەبوونانە چ؟ قەت کڕنوشت بۆ خوای گەورە و بەدەسەڵات نەبردووە؟ ینی دوعات نەخوێندووە؟ ڕۆژوو نەگرتووە؟ نوێژی شت نەکردووە؟ بابە دوایی دوایی قسەیەکی لێ دەکەی. بەڵام شامیل ئەسپی دەنگدا و هاژوایی. بۆ بەیانی پاشی ئیمام نردە شوێن کوڕەکەی. جەمالەدین سەیری ڕۆژ بکە سەر لە پەنا شاخان دەردێنێ جوان نییە؟ با با زۆر جوانە با بە با ئامادەی ژیانت لە پێناوی ئەم شاخانە لە پێناوی ئەم ڕۆژە بەخت بکەی بابە قسەیەکی لێ دەکەی دەی قسەکە و بکە دەی بابە رووسیا گەورەیە دەوڵەمەندە بەدەسەڵاتە بۆچی مەداخۆشی لە هەژاری چیاکانمان لە پیس و قڵۆخیمان لە چۆرەوەریمان لە نەزانیمان بکەین بابە ڕووسیا ئەدەبێکی گەورە و مۆسیقایەکی گەورە و زمانێکی گەورەی هەیە ئەمە نەمان بۆ دێ داغستان قازانجی تەنیا لە خۆدانە پاڵ ڕووسیادایە وەختیەوە تۆ بابە ڕوبەڕووی ڕاستی بین و چەکدا بنین و برینمان ساڕێژ بکەین بڕوان پێ بکە بابە ئەمن لە تۆ کەمتر داغستانم خۆش ناوێ کوڕم بابە بابە لە داغستانە گوند نییە بەلانی کەمەوە جارێک نەسووتابێ چیا نییە زاندار نەکرابێ بەرد نییە بە خوێن سوول نەکرابێ دیارە ئامادە نییە ناتوانی بەرگری لەم شاخە بریندارانە بکەی بابە. من باوکی تۆ نیم، تۆش کوڕی من نیت. مردووی گوێیان لەم قسەیە بێ گۆڕ هەڵدەتەکێنن. ئەدی منی زیندوو کە گوێم لێ دەبێت چی بکەم چی؟ دەبینی، دەبینی چیاکان چۆن ڕەوش داگەڕاون؟ دەبینی؟ شامیل ناردیە شوێن قەوم و قیلە و خێزان و پیاوە دڵسۆزەکانی. گەلۆ! با پێتان بڵێم کوڕەکەم چ دەڵێ؟ دەڵێ ڕووسیا گەورەیە. دەڵێ دوژمنمان بەهێزە. دەڵێ وڵاتی قڕاڵ فراوانە و ئێمە بێهوودە دەجەنگین. دەڵێ کاتی ئەوە هاتووە چەک دابنێین و سەر بۆ قڕاڵ شۆڕ بکەین. لەو بڕوایەدا بووم هەر کەسێ نەک قسەی وا بکا، بەڵکوو هەر بیر لە شتی وا بکاتەوە، نایەڵم ساتێک لە داغستانا بمێنێ. ئەمڕۆ ئەم قسانەم بیست. لە کوێ؟ لە ماڵی خۆم. لە چ کەسێ؟ لە کوڕی خۆم. باشە گەلۆ چیی لێ بکەم؟ چی لەو کەسە بکەم کە قڕاڵ ناردوویە بۆ ئەوەی من و داغستان شەرمەزار بکا؟ خۆتان دەزانن چەند جار شیری دوژمن دڵی من و داغستانی دڕیوە. ئێستاش ئەو شیرەی خۆم درووستم کردبووە قڕاڵ ساوی داوە و. لە دڵی چەقاند و چ بکەم چ؟ خاو و خێزانەکەی بەداخ و کە سەرەوە گوێیاندایە قسەکانی شامیل، تەنیا دایکی جەمالەدین بڕوای نەدەکرد. شامیل ڕووی کردە جەمالەدین، تۆ هەی دوژمنی شاخان، دەبێ بچیتە شوێنێکی وا گوێم لە دەنگت نەبێ. تۆ بێ باوکی. داغستان داغستانی تۆ نییە. من خاتوونە جۆرجییەکانم بە تۆ گۆڕییەوە. ئەدی تۆ؟ تۆ بە کێ بگۆڕمەوە؟ نازانم. نازانم چ لە تۆ بکەم. بابە، چ لە کوڕی خۆت دەکەی لێی بکە. بمکوژە بابە، بەڵام نەختێ، نەختێ گوێم لێ ڕابگرە. بەسیەتی! من هەمیشە فەرمان بەرداری خوا بووین بەڵام ئەمڕۆ گوێدێری ئەویش ناکەم خوا دەفەرمێت دوژمنێ بکوژە منیش دەڵێم ئەوە دوژمن نییە ئەوە کوڕی گومڕامە پێی دەڵێم من ناتوانم پەنجەی خۆم ببڕمەوە کەواتە بۆ خۆت بژی بەڵام ئەم خەنجەرە دانێ داینێ چەک بۆ ئەو کەسانەیە کە دەستوەکەری دەکەن شامل کوڕەکەی ڕەوانەی گوندێکی دوور کرد جەمە لەوێ وە گەڵای وەری و دەژیا لەبەر بیر و غایەڵەی ناخۆش داوەشە لەبەر خواردنی خراپ و هەوای توش دێکی کرد ئیمام لە گەرمەی شەڕ بوو کوڕیشی بە ئاستەم هەناسەی دەهات و دەچوو. بە تەواوی دەبەری خستبوو. لەو کاتەدا بێ ئەوەی ئیمام پێ بزانێ فاتیمە بە دزی چووە سەردانی و هەندێ پەپکە نانی بۆ برد. هەبوو لە شێوەی خەنجەردا بوو و هەبوو لە شێوەی هەڵۆدا بوو. هەبوو لە شێوەی شمشێر هەندێ دارودووی لەو ناوە هێنا و ئاگری لە ئاگردان جۆشدا فاتیمە پەپکەکانی گەرم کردەوە بە چۆکی خۆی داهێنان و خۆڵەمێشی لێ پاککردنەوە یەکێکی شکاند وە کۆمنداڵێکی ساوادایە دەست جەمالەدین و گوتی دایک ئەگەر منشی شیری تێدا نەبێ کۆرپەی شیرەخۆری لە شیری بزنە شێوی ڕادێنێ جەمالەدین تەماشای دایکی کرد تاسێک بردیەوە دەتگوت یەکەم جارە دایکی دەبینێ یەکسەر و کاتەی هاتەوە یاد کە دایکی جوان و جاحێڵ بوو ئەویش بچکۆڵە بوو هەموو جارێ دایکی ئەم پپکانەی دەدایە لە تەنیش لانکی ئەسب شێوەدا دەنیشت و لایلایی بەو گەنجەدا هەڵدەگوت کە بە شیری شێر گەورە کرابوو خەنجەرێکی داری خرابوو ژێر سەری جەمالەدین وەک سەردەمی منداڵی هاواری کرد دایە دایە فاتیمە گوتی جەمالەدین کوڕی خۆم بگەڕێەوە بگەڕێەوە لام ئەو حەلە جەمالەدین هەستی کرد کە ئەمە بەڕاستی دایکیەتی. دایکی لەبەر پەڕەنگی ڕوومردوودا خۆی دەسەر کوڕی نەخۆشی داهێنا و لایلایی بۆ گوت. هەروەکو چۆن کە کوڕی کۆرپە بوو لایلایی وا بۆ دەگوت. ئیمام بە خۆ و بە موریدەکانی لە جێگایەکی دوور دەجەنگا. کەچی لێرە فاتیمەی ژنی، گۆرانی ماڵاوایی بۆ نۆبەرەی جوانەمەرگی دەگوت کە لە سەرە مەرگدا بوو. جەمالەدین شڵپەی ئاوی ڕووبارێکی شاخاوی نزیکی هاتە بەر گوێ. گۆلکێکی هاتە بەر چاو کە لەبەر دەرگا لەسەر قەسەر پاڵی دابێتەوە. ماڵی خۆیانی لە گومری هاتەوە یاد. باوکی هاتەوە یاد. یەکەم ئەسپی خۆی هاتەوە یاد. دایکی گۆرانی بە دینگردانگار چۆی مەشرەب خۆش هەڵگوت کە بە داوە باران بە ئاسمان هەڵگەڕا. دێنگەر دانگار چۆ بۆ کوێ دەچی دێنگەر لە دارستان بوو دێنگر وە لە دارستان بووی دێنگەر چوو بووە داران دێنگەر بۆ چوبیتە داران بۆ ئەوەی خانوو دروست بکە خانوو بۆ چییە دەیەوێ ژن بێنێ بۆچی ژن دێنێ بۆ ئەوەی قارەمانی ببێ دینگە قارەمانت بۆ چییە بۆ ئەوەی شانازی پێوە بکە اینجا جەمارەدین شاخەکانی وڵاتی خۆی لەبەر چاو و قیت بووەوە بەفر دەتوایەوە و سێڵا و بەردی بانگە ڕۆز دەکردەوە هەور بەناو زنجیرە شاخە پێچی دەخوارد ئەو داغستانی لە دەوروبەری خۆی بینی کە لە وڵاتی بێگانان لەبیری کردبوو. دایکیشی هەر لە گۆرانی گوتن بەردەوام بوو. هەندێ گۆرانی وای گوت کە بۆ لەدایکبوونی کوڕ دەگوترێن. هەندێ گۆرانی وای گوت کە لە کاتی مردنی کوڕدا دەگوترێن. هەندێ گۆرانی وایش کە دەڵێ ئەو کاتەی کوڕ دەمرێ گۆرانی لە پاش بەجێ دەمێنێ. گۆرانی بە شامیل و حاجی مراد و قازی محەممەد و هەمزە بەگ و خۆشبباری ئازا و پارت و فاتیمە و شکانی نادر شا و بەوانەی چوونە ناو کوورەی شەڕ و نەگەڕانەوە ئاگۆر هەندێ ئاگر لە ئاگردان دامابوو داغستان لە ناو ئاگری شەڕ بڵێسەی دەدا ئێستا ئەم دوو ئاگرە لە ناو چاوی جەمالەدیندا دەبریسکانەوە. گۆرانی دایکی وەشیاری کردەوە و بزواندی. خۆشەویستی کوڕ و بابانەی بەرامبەر داغستان و ئاگات و کڵ پەیسەن بانگی کردێ بۆ ئەوەی شان بە شانی باوکی بوەستێ. دایە. من تازە گەڕاومەتەوە داغستان تازە بە خزمەت باوکم گەیشتوم چەکەکانم بۆ بێنە من کوڕی شامیلم دایە ناوێ لەبەر کۆچکا گرددا بنیشم و لێم گەڕێ بچمە ناو تەق و تۆقیش بەم جۆرە گۆرانی دایکی کارێکی وای لێ کرد نە بە قورآان دەکرا و بە فەرمانی باوکی بەڵام ئەمە تەنیا تروسکەیەکی وەختی بوو. گۆرانیەکانی دایکی جەمالەدین نیان توانی گۆرانیەکانی دیکەی لە دڵدا بخنکێنن. جەمالەدین سان پەترس بۆرگی لەبیر نەکرد کە لەوێ گەورە ببوو. بە زمانی بیانی هەندێک قسەی دەکرد چیاییەکانی داغستان تێی نەدەگەیشتن. دەست کردی پتروس خۆشم دەوێی. دیمەنی تورت و نازداری تۆم خۆش دەوێ ئاوی ڕەوانی نیڤا و کەناری گرانی تیم خۆش دەوێ شوورەی نەخشی یاسنین و شەوی تروسکەداری بێمانگی تۆم خۆش دەوێ کە لە ژوورەکەم بم بێ چرا دەنووسم و دەخوێنمەوە. شەقامە چۆڵەکان ڕووناکن بورجی دووڕیانی بینای ئەدمیراڵی دەدرە و شێتەوە بەڕاستیە موشانە زۆر سیر لەم زنجە تەنیایی گوندێکی چیاییدا دەنگیاندایە جەمەلەدین شەو خەونی دەبی وای دەزانی لە کۆلێژی سەربازی کادێت کۆرپسە و لە تەنیش دیواری باغی هاوین تووشی نینای پەری جۆرجی دەبێت جەمالەدین دوو هەڵۆی لە دڵدا بوو هەریەکە بۆ لای خۆی ڕایدەکێشا دوو گۆرانی لە دڵدا بوو نینای دڵبەری لێ دوور بوو ڕووبارێکی بەرین یان بەین بوو نامەی لێندە دەپەڕیەوە ئەفسەری ڕووس کوڕی ئیمامی داغستان لەم ڕووبارەدا دەخنکە هەموو خەونەکانی ڕادەپێچا. خۆشترین خەونی جەمالەدینەوە بوو پردێک لەسەرم ڕووبارەبەرینە دروست بکە هەردوو بەری پێکەوە بەستێتەوە. بۆ ئەوەی مێهرەبانی و دۆستێنی و ژیان بخاتە جێگەی شومی شەڕ و کوشتاری بێویژدانانە. جەمال لە گۆرانێ چیاییەکانی دایکی دەگەیشت بەڵام لە گۆرانی پۆشکینیش دەگەیشت. دوو گۆرانی لە ناو یەک دڵدا بوو. وای وای ئەگەر باوکی پێی دەزانی. وای وای ئەگەر خەڵک تێی دەگەیشتن وای ئەگەر ئەو دوو گۆرانیە لێک حاڵی دەبوون و یەکتریان خۆش دەویست بەڵام گۆرانیەکان وەکو شمشێر وابوون لە هەوادا پێک دەکەوتن و ڕوشکیان دەهاویشت داغستانی زامدار و گۆرانی لەبارەی خوێن و مردی نەبەرد و چاوی قەڵکۆڵی و حیلەی کە حێل و ترنگەی خەنجەر و ئەو ئەسپەی بە پرتاوی دەگەڕێتەوە ماڵێ و سوارەکەی لە شەرگەدا بەجێ دێڵێ دەگوت. بەڵام ئەگەر گۆرانیەکان لە گەیشتبان، خەڵکی کەنارێک لە گۆرانی خەڵکی کەنارەکەی دی گەیشتبان تەقە دەوەستا، خەنجەر چیدی پێک نەدەکەوتن، خوێن چیدی نەدەڕژا. دەستی بەرزەوەبووی تۆڵەسەندن دەهاتە خوارێ، لە ناو دڵدا ڕک جێی بۆ خۆشەویستی چۆڵ دەکرد، بۆ خۆشەویستی، تەنیا بۆ خۆشەویستی چۆڵ دەکرد. لە ماوەی ڕابردوودا،